کەنداو. پێویستە ئەوە بگوترێ لە سەرەتادا کە ئەم کتێبە پێش ڕووخان و نەمانی ڕژێمی سەدام نووسراوە. بۆیە وا خۆزێ بیسەرانی بەڕێز ئەوە لەبەر چاو بگرن کە لەم کتێبەدا باس لە سەردەمی دەسەڵاتی سەدام حسێن ئەکرێ. لە هیچ ناوچەیەکی جیهاندا بنەماکانی ئەمریکا لە ڕەفتارکردندا تووشی ئەو ئاڵۆزییە گەورەیە نابێ کە لە کەنداودا تووشییە بێ. چونکە بنەماکانی وڵسن ناکرێ ڕۆنمای ڕەفتاری ئەمریکا بن لەم ناوچەیەدا. ڕێگرتن لەوەی بکەوێتە ژێر ڕکێفی دوژمنانەوە بناخەیەکی لۆژیکیە لە ڕوانگەی وڵسنەوە هەڵبژاردننی ڕێگەیەکە لە نێوان کۆمەڵێک لە خراپەکاراندا. چونکە هیچ کۆمەلگایەکی دیموکراتی نییە بەرگری لەو ناوچەیە لێ بکە. بەڵام وڵاتە یەکگرتووەکان هەروەها کۆمەڵگا پیشەسازیە پێشکەوتووەکانی تریش بەرژەوەندیەکی نەتەوەیی هەیە لەوەدا کە ناوچەکە نەکەوێتە ژێر دەسەڵاتی وڵاتانێکی دوژمنمان لەبەرەوەی ئابووریە پێشکەوتوە مەزنەکان پشت بە هەناردەی کەنداوە بەستن لە دابینکردنی وزەدا دەسەڵاتی ڕادیکاڵانەش بەسەر ناوچەکەدا ئەنجام گەلێکی لێ ئەکەوێتەوە لە باکووری ئەفریکاوە هەتا هند ئەگرێتەوە بە ئاسیای ناوەڕاستەوە. بەڵام ئەبێ ئەم پێداویستیە جیۆپۆڵەتیکیە بەسەر ئەو باگراوندە دابنرێ کە مەزنترین دوو وڵاتی ناوچەکە، عێراق و ئێران، دوژمنی وڵاتە یەکگرتووەکان و دراوسێکانی خۆیانن. ئیتر کەنداو چۆن سەقامگیرە بێ لە بەرامبەر ئەو دوو وڵاتەدا پێکەوە بەبێ بنکەی هەمیشەیی کە تەنها هاوپەیمانی بێهێز پشتیوانی لێیەکەن. دیپلۆماسیەتی کلاسیکی وەها خوازێ کە پەیوەندێکان یان لەگەڵ عێراقدا یان لەگەڵ ئێراندا بسازێنرێن بە شێوەیەک لانی کەم یەکێک لەو دوو دەوڵەتە ببێ بە بەشێک لە هاوسەنگی هێز لە ناوچەکەدا. لە کاتی نووسینەوەی ئەم دێڕانەشدا هیچ کامیان جێی ئومێد نەبوون. چونکە تا ئەوەی سەدام حوسەین لە عێراقدا لە دەسەڵاتدا بمێنێتەوە، ئەوە بێگومان هەر نزیکبوونەوەیەک لە بەغدا لەلایەن ناوچەکەوە و ڕەنگە لەلایەن ناوچەکانی تری جیهانەوە و لەلایەن سەدام حوسەینیشەوە وەک شکستێک و سەرشۆڕییەکی گەورەی ئەمریکا سەیدەکرێ. باشکردنی پەیوەندیەکانیش لەگەڵ ئێران ئەگەرچی وەک بێرۆکە کارێکی پەسەندە، بەڵام بەرەو ڕووی تەگەرەی ناوخۆیی گەورە ئەبێتەوە لە تاراندا، بەهۆی ڕەتدانەوەی لەلایەن دەسەڵاتدارانی ئەوێ و شکست پێهێنانی هەر هەوڵێکی نزیک بوونەوە لە ئێستادا دەستپێشخەری ڕیشەیی لە ئارادا نییە بۆ گۆڕینی ئەو حاڵەتی ئێستا ئەمێنێ چاوەڕێکردن و چاودێریکردن ئەگەرچی لە ڕوانگەی ئەمریکاوە کارێکی پەسەند نییە، تاکە چارەیە. ئەبێ بە توندیش بەر بەو تەحەددایانە بگیرێ کە هەڕەشە لە ئارامی کەنداوەکەن. هەر پێشێلکردنێکیش لەلایەن عێراقەوە بۆ چوارچێوەی کارەکانی نەتەوە یەکگرتووەکان، ئەبێ بە شێوازێک بەرپەرچ بدرێتەوە کە گومان لەوەدا نەهێڵێتەوە پلە پلەکردنەکانی دە ساڵی پێشوو، کاتیان بەسەر چووە و بە توندی وەڵامی هەموو تەحەدایەک ئەدرێتەوە. لەم ماوەیەدا بەهێزکردنی پەیوەندی لەگەڵ ئەو هاوپەیمانانەدا گرنگە کە لە کاتی هەر بەرەوڕووبوونەوەیەکی چاوەڕوانکراودا کۆمەکیان یەکلاییکەرەوە ئەبێ. لەوانە بە تایبەتی ناوی تورکیا هێنین چونکە سنووری هاوبەشی هەیە لەگەڵ عێراق و ئێران و قەوقازی پڕناش و نایشتوانرێ واز لە هاوکاری بهێنرێت لە هیچ قەیرانێکدا ئارەزویەکی زۆر لە ئەمریکا و زیاتریش لە ئەوروپادا هەیە بۆ ئەوەی تورکیا وەک مەسلەیەکی بێکێشە سیر بکرێت وەکەوەی بتوانرێ بەبێ بەرامبەر ملکەچی سیاسەتە ناوخۆییەکان بکرێ و وەک ئەوەی بتوانرێ شانازی بەخۆوەکردنی نەتەوەیی تورک و هەلومەرجی تایبەتی بەهەند وەرنەگیرێ. ئەبێ کۆمەڵگا دیموکراتیە پیشەسازیەکان و بەتایبەتی ئەوروپا و وڵاتەیەکگرتوەکان، ئەوەیان لە یاد نەچێ کە پێکهاتە هەستیارەکانی ئاسایشی نەتەوەیی تورکیا لە مەحەکدایە و ئەبێ جیاکردنەوەی پێکهاتەی ناوخۆیی تورکیا لەگەڵ ئەو ڕاستیانەدا بە هاوسەنگی مامەڵە بکرێ. ئەبێ هەمان ئارەزووەکانمان بەرامبەر سعودیە و کوەیتیش ملکەچی هەمان ئەو هەستیاریانە بن. چونکە لاوازی ئەو وڵاتانە لە چاو عێراق و ئێراندا ناچاریان نەکا کەمێک ئاگایان لە خۆیان بێ کە ئەوەش کەلێنێک خوڵقێنێ لە نێوان ئەوەدا کە بە ئاشکرا ئەیرێن و ئەوەی چاوەڕێی لە وڵاتەیە گرتوەکانەکەن بیکە. هەبێ وڵاتەیە گرتوەکان وریابێ لەوەدا کە ئاساییشی ئەو وڵاتانە ئاڵۆزتر نەکا. بەوەی پابەندییەکانی ناڕۆشن بن یان زیاد لە پێویست دەست بخاتە پێکهاتە ناوخۆییەکانیان. لەگەڵ تێپەڕینی کاتدا ڕۆڵی هند لە ناوچەکەدا بایەخێکی زیاتر پەیدا ئەکا. بێگومان بەرژەوەندییەکی هاوبەش لە نێوان هند و وڵاتە یەکگرتووەکان هەیە لە سەقامگیربوونی ئاسایشدا لە کەنداو، بەتایبەتیش سەبارەت بە بڵاوبوونەوەی ئوسوڵییەت لە ناوچەکەدا. بەڵام هەروەک لە بەشی پێشوودا ئاماژەمان پێدا هند نیگەرانە بەرامبەر کۆمەککردنی سعودیە و تالیبان بۆ یاخی بۆکانی خۆی بە هەمان ئەندازەی ئەو نیگەرانیەی سەبارەت بە هاوسەنگی هێزەکانی کەندا و هەیەتی. ناوەناوەش تەمای ئەوە ئەیگرێ ڕۆڵی نێوەند لە نێوان وڵاتە یەکگرتووەکان و ڕادیکاڵەکانی کەنداودا بگێڕێ ئەو ڕۆڵەش ئەگەر لەگەڵ ستراتیژی دوورخایەنی ئامریکادا بگونجێ کەڵک بە ئامریکا گەێنێ لەگەڵ ئەوەشدا و پێ بەپێی تێپەڕبوونی کات ئەبێ کەندا و ڕۆڵێکی سەرەکی لە دایلۆگی ستراتیژی شەڕ و پڕدا لەگەڵ هند بگەڕێ. لە کتێبی هەنری کیسینگەر پێشکەش کردن تا دیدارێکی نوێ و ئاڵقەیەکی نوێ سەرفراز بن.